یان چووبۆوە حوجرەیەک بۆ مەلا لە لایەکی حەوشەی مزگەوت دروست کرابوو چەند قورئانێک و یەک دوو کتێبی پەڕزەرد لە دەلاقەیەک دانرابوو حوجرەکە شوێنی وتار ئامادەکردن و دانیشتن و هەم شوێنی پرسیارکردنی خەڵکیش بوو ئەگەر شکل و چاشیان هەبوایە جارجارە چایشیان تێدا دەخواردەوە حزرەیەکی کەش کرابوو کە حجرەی فەقیانی پێدەگوترا گەر مزگەوت فەقەی ببوایە و گوندی ڕای بگرتنایە لەوێ دەخەوتن و دەرس و دەوریان تێدا دەکردەوە مزگەوتەکە کانیەکی لێوە نزیک بوو دوو ئاودەستی بە تەنیشتەوە دروست کرابوو ئاوێ وەکو جۆگەڵە و بۆ تارەتکردن بە پێش جێگەی دانیشتنەکە دەڕۆیشت دەست نوێژیش لە کانیەکە هەڵدەگیرا پێش نوێژی بەیانیانیش غوسل هەر لەو کانیەوە دەردەکرا کۆڵانە بەفر لە هەر پێنج شەش کۆمەڵە خانووەکانی گوندەکە بەرەو ماڵی خودا دروست بوو نوێشکەران تا ڕێیان نەگیرێ بەفریان لێک پاک دەکردەوە و پێنج فەرزەش کە ڕویان تێدەکرد پێخستی هاموشۆیان دەیپەستاوە و نەیدەهێشت زۆر کۆڵانەکە پڕ بێتەوە و ڕێگەکەیان بگیرێ. نوێژی شێوان بوو، دەنگۆی نەهاتنەوە و دواکەوتنی دڵگەش، بەناو ڕێزی نوێژکەراندا وەکوو سوورەتی فاتیحەکەی مەلا ئەم سەر و ئەو سەری کرد. کە بەرەو ماڵیش بوونەوە لە ناو گوندیدا، لە کۆڵاندا هەواڵەکە پێ بە پێ لەگەڵیاندا دەڕۆیشت، وەکوو دەنگی بانگدانیش، بە ماڵاندا بڵاو بۆوە و تەشەنەی کرد کە تاریکی شەوەکەش ڕەشماڵی خۆی بەسەر گوندەکەدا هەڵدا تارماییەکیش بەری دڵی خەڵکەکەی گرت و خەوی لە چاوی زۆربەیانی زڕاند و تۆراند دەرگای ماڵەکان لە ترسی سەرما و بەفر کە داخرابوون هەواڵەکە پێی خستنە سەر پشت لە کنیان کاریگەری نەهاتنەوەی ئەوەندە گران بوو گیانی سڕکردن تا ماوەیەک ئاگایان لە سەرماکە بڕان مەلاکە سەلامی نوێژی دایەوە ڕووی لە نوێشکەران کرد و گوتی هەواڵی نەهاتنەوە و دواکەوتنی دڵگەش هەمومانی خستۆتە مەراق و خەفەت گەر ئیم شەو نەهاتەوە دەبێ بەیانی زوو مشوری بخۆین و بە دوای دابچن مەلا کە دەستی پان کردەوە وەکو ئەوەی خوا لە سەر سەران و لە بڵندان بێت سەری بەرەو ئاسمان هەڵبڕی و دەستی بە دوعا و پاڕانەوە کرد خدایە لەبەر گەورەی خۆت و لەبەر خاتری خۆشەویستت کە محەممەدە سەڵ الله عليه وسلم لەبەر خاتری دایکە حەوا و باوکە ئادەم لەبەر سۆزی دایک و باوکایەتی لەبەر خاتری ئەوان کەسان کە ترسی تۆیان لە دڵدایە و بێ فرمانی تۆیان نەکردووە خدایە چۆن حەزرەتی موساد لە دەست فرعون ڕزگار کرد و بە منداڵی بۆ دایکیت گەڕاندەوە و خستەوە بەرمەمکانی چۆن حەزرەتی یونس پێغەمبەرت لە سچی حوت دەرێنا چۆن حەزرەتی یوسفت لە بنی بیر دەرێنا خدایە حەزرەتی ئیبراهیم پەناگە و سایە و سێبەری بێ و بەر ئەو فەرمایشتە بکەوێ کە بە ئاگرت وت ئەی ئاگر سارد و سەلامەت بە بۆ سەر ئیبراهیم خدایە چۆن حەزرەتی ئیدریست بە بەهەش شاد کرد و چۆن ملی حەزرەتی ئیسماعیلت لە چەقۆ و سەربڕین ڕزگار کرد چۆن فەرامۆشی بە جەرگ و سووتاوان دەدەی خودایە ئاوا ئەوەی لە تەنگ و چەڵەمەدایە و ڕێگەی لێ گیراوە و لێی قەوماوە بە تایبەتی دڵگەشی خۆمان ڕزگار بکەی و بە دایک و باوکی خۆی و کەس و کاری و بە گوندەکەمانی شاد بکەیتەوە ئامین یا ڕب العالمین باوکی دڵگەش لەگەڵ دوعاکان فرمێسک ڕێز ڕێز گەرم گەرم دەدوت نیوەی خوێنە و نیوەی ئەسرینە لە دڵ و چاواندا دەبارێ و بەرەو ڕیشە قەڵەمیەکەی شۆڕبەوە و بنی تەڕکرد بوو نوێژکەران ئەوەندە لە دووبارەکردنەوەی ئامین داهات بوون و ئەوەندەیان گوتبەوە وەک هەمویان یەک دەنگیان هەبێ بەیەکە وتیان ئامین یا ڕب العالمی ئامینەکانیان لە بن دڵیانەوە دەهاتە دەرێ وەلێ ئامینەکەی باوکی لە هەمویان کاریگەرتر بوو بە جۆشتر پەرێشانتر بە گوڕتر بریندارتر بوو لە پاشاندا هەر نوێشکەر بوو بەناو بەفرەکەدا غەم و دوعاان لەگەڵ خۆیاندا بۆ ماڵەکانیان دەبردەوە نوێشکەران دوعاکەیان بە زاری خۆیان بۆ ژن و منداڵەکانیان و بۆ باوک و دایکیان دەگواستەوە و دەگێڕایەوە موچڕک بە گیانیاندا دەهات و خەمەکەشیان قەبەتر دەبوو لە هەمووشیان خەم قەبەتر باوک و دایکی دڵگەش بوو کە بە هیچ جۆرێ ئۆقرە و حەجمانیان لە بەردەمدا نەمابوو بەو شەوە سارد و سڕا بەو بەفرە پێیەکەیان هەر لە حوشە بوو ئەوەندەی لە ژوورێش بوونایە دەرکەیان هەر واڵا بە جێ دەهێشت. دڵیان ساێت بوو. گوێیان لە حەپەی سەگێک بوایە دەردەپەڕینە حەوشە و دەکەوتنە چاوەڕوان. گەر لە ترسی خوایان نەبوایە بەم شەوە خۆیان لە خم و هەش هەڵدەکێشا. نوێژی خەوتنانیش لە قاپی خودا. ڕێزە نزا و پاڕانەوە و دەست بەرزکردنەوە وەک نوێژەکەی شێوان دووبارە کرایەوە. دەنگیان دەدگوت لوورە لوورە لە مزگەوتەکەوە دەهات. پاش نوێژ و دوعاکان ڕێ و تەگبیریان بۆ بەیانی داڕشت. ئەو شەوە باوکی وەکو ئەوەی چاوەکانی ژان و برووسکی تێوەستاوێ قەپات نەبوون. وەکو ئەو کەسەی لەسەر پۆڵی ئاگریان دانابێ و قوونی تۆتکەی نەدەگرت. جەرگ و دڵیش لە شیر درابوو، ئەسپینی خوێناوی لە چاوەکانیدا دەباری، خوێنیش لە دڵ و دەمارەکانی وەکو جاران شل نەبوو، بە ئاسایی نەدەهات و نەدەچوو. هەناسەشی سوار ببوو، دەدوت بڕگ لێی داوە، قەت شەوی لە کن ئەوەندە درێژ نەبوو. وای دەزانی لچکێکی شەو کەوتۆتە بن چیاکانی دەوروبەری گوندی و لێی نابێتەوە. ئەو شەوەیان نە ژوور تۆتکەی پێ دەگرت نە حەوشەکەش. هەتا بەیانییەکەی وەکو حاجیان چۆن لە سەفا و مەروە گورگە لۆقەیانە هەر لە سەفا و مەروای ژوور و حەوشەکەدا. هێشتا چاوەکانت نەکردبەوە هەستت بە پڕمەپڕمی ئاژەڵێک کرد ترس غەڵەبەی لێکردی هەر لەسەر ئەو شێوەی کە لێی کەوتبووی زوو چاوەکانت کردنەوە و چاوت ڕەشکەو پێشکەی کرد کە بەرچاوت ڕۆن بۆوە، یەکەم ڕوانینت لە کونی ساپیتەکە چەقی کە بەقەد قەوارەی ساجێکی نان کردن دەبوو. یەکسەر زانیت کە هەر لەوێوە خزاویتە خوارێ و بەفریش وەکو قەپاق دەرکی کونەکەی داپۆشبۆوە. ڕووەو پڕمەکە سوڕای چاوت بە بزنە شامییەک کەوت کە چەند هەنگاوێک لێتەوە دوور بوو. خۆی بەلای چەپەیدا خستبوو، دەستەی ڕاستی شکابوو ئێسکی دیار بوو گوێ قوتیلەکانی شۆڕ بۆ و دوو گوانی گەورە و پڕ یەکیان کەوت بۆ سەر عادی و ئەوی کەشیان تۆزێ لە بەرزایی وەستا بوو کاری لەیەکی سوورباویش بە دەوریدا لە هەڵزۆقین و هەڵبەزدا بوو پێدوا بوو کە هەرچەند ڕۆژێک دەبێ لە دایکی بەربۆتەوە ئینجا چاوێکت بە دەوروبەری خۆت داگێڕا بە چاو سەروبنی شوێنەکەت کرد لەبەر خۆت گرژیتەوە گوتت ئەشکەوتی گۆرینە دیارە لە پێش مندا بزنە شامیەکە بەم کونە دەخزیوە بۆیەش دەستی شکاوە. ئەمەیان مەزەندە و بۆچوونێکی خێرا بوو. جێی خۆی لەسەر خانەکانی مێشکت کردەوە. پشوویەکت هاتەوە بەر، جووڵەیەکت کرد و دانیشتی. تفەنگ و توورەگەی پشتت ساح کردنەوە، چاوت بە دەوروپشتی خۆتدا گێڕایەوە وەکوو ماڵی خۆت، شارەزای هەموو سووچ و کەللەبەرێکی بووی. لە پێشە خۆت گوتت ڕێگاکەم بۆ کورت کرایەوە سرت بۆ کونی تاین بەرز کردەوە و دیسان گوتت دەبێ پارچە شاخێک بەردێکی گەورە و بە حجەت لی کەوتبێ و ئەم کونەی تێکردبێ هەڵسایتەوە دارەکەی دەستت کە پەڕی بووە ئەو لە هەڵت گرتەوە و بەرە و بزنە شامیەکە چوی لە پڕ لە شەقەی باڵی کۆترە چیولکێ و باڵندەی دیکە ڕاتلەشی کە ئەوانیش لە ترسی خۆیان سرەوتیان لێ بڕابوو کە ئاوڕت لێدانەوە بەرە و دەرچی ئەشکەوتەکە کە هەر هەشت نۆ هەنگاوێک لێتەوە دوور بوو دەفرین و تیان تەقاند بەفر بە بارستا یەک لە دەرچی ئەشکەوتەکە هەستا بوو سپی دەچەوە قایشی تفەنگەکەت لەسەر خۆت ئاودی و کرد کە دانیشتی لە تەنیشت خۆتەوە دادنا سەیرێکی هەردوو چاوی بزنەکەت کرد چەقۆکەت لە گیرفان دەرێنا و دارەکەی دەستت کەوە لەوەو پێش وەکو داری دەست شێران ئامێرێک بوو ڕێگەت پێ سەحدەکردەوە بەپێی پێویست پارچەکرد لێ بڕیەوە ئەم کارە ئێستات لە باوک تۆ فێر ببووی لەو کاتەشەوە کە هەڵدێرای قاتێکت شکابوو لەگەڵیدا بۆ ڕووداوەکەی ئەو ساڵە گەڕایتەوە و هاتەوە بیرت کە قاتێکت شکست هێنا هێنامیانەوە دایکم زوو هەندێ ئاوی گەرم کرد و یەک دوو کۆنە کراسی تیلم تیلم کرد و تلیشە داریشی هێنا کە هەردەم لە ماڵێ حازر بەدەست بوو چونکە باوکم مانجی یەک دوو دەست و قاچی دەگرتەوە و دەبواە هەندێ شت لە ماڵێدا ببێ ئەوە شکستی ئاژەڵانیش لەولاوە بوەستێ هەندێ پەمۆشی دانا چونچی باوکم هێلکە ناخاتە سەر شکست دەڵێ زیاد دەیگوشی و تۆنی دەکە ناهێڵێ خوێن بە چاکی بێوچێ ژوورەکە پێنج شەش زەلامی تێدا بوو، هەر یەکە لەسەر گرتنەوەکەی قاچم قسەیەکی دەکرد، باوکیشم بێ ئەوەی خۆ تێک بدا و لەسەر خۆ وتی. گوێم لە هەمووتانە، وەلێ تەنیا بە گوێی خۆم کارەکە دەکەم. باوکم لە ئیشی خۆی ڕازی بوو، منیش لێی ڕازی بووم، خەڵکیش لێی ڕازی بوو، جگە لەوەی شکستیان لە گوندەکانی دەوروبەر دەهێنایە کنی، بۆ گوندەکانی دووریش دەهاتن دەیانبرد. لێم هاتە پێشێ و دەستێکی بە قاچمدا هێنا. ئەوەتە ئێرە شکاوە. تەشتێکیان هێنا و قاچیان بە ئاوێکی شڵەتێن و سابوونی ڕەقی جوان شوشت و وتی، پێویستە جێگەکەی شکستەکە کە دەبەسرێت جوان بشوورێ و خاوێن کرێتەوە چونکە تا ماوەیەک نایەتە شوشتن فیدەیەکی تریشیەوەیە گۆشتەکەی خاو دەبێتەوە بۆ ڕاکێشان ئاسانترە شەرمەزارمان نەکەی ها لەگەڵ ڕاکێشانەکە ئۆفۆڤ نەکەی ئەوەندە پەرۆشی ئەوە بووم کە قاچم تەواو ڕاکێشرێ بۆ ئەوەی کورد نەبێتەوە و شەلە نەبم پێم وت خەمن نەبێ نایەڵم شەرمەزار بن باوکم وتی یەکێکی بەتوانا بێت لە دوا وەڕا باوەشی تێوەرێنێ و بەرزەفتی بکە خۆیشی لە پێشمەوە قاچی ڕادەکێشا پێشتر دیبووم ئەوانەی دەست و قاچیان ڕادەکێشرێ لە حەژمەت ئێش و ئازاری ڕاکێشان ڕەنگی دەم و چاوی چۆن دەگۆڕێ و لۆ چاوی دەبێ دەم و چاوی خۆم هاتە پێش چاو و وەلێ ئۆفم نەکرد ددانەکانم قڕساند و دانم بە خۆمدا گرت خۆڕاگرتن و ئای و ئۆف نەکردن بەیتاڵەکە سەرکەوتوو دەکا شکستەکەی بە زۆری لە دەست دەردەچێ ئەوانەم هەمووی دەزانی چونکە پێشتر دیبووم لە باوکم گوێم لێ بوو باوکم لەگەڵ داکێشانی دەستی بەسەر جێگەی شکستەکەدا دەهێنا و دەیبرد دەمزانی مەبەستی دەست پێداهێنانەکەی چییە شاگردیم کردبوو لە ئێشەکەی دەگەیشتم دۆم بێ و کلاش بۆ خۆی بسنێ بەریدا یەک لە دوای یەک هەناسەی ئۆخەم هەڵکێشا ئەو جەپەمۆی بەسەردا جێڕا لە دوای وی چەند پارچە پەڕۆی بە دەوریدا جێڕا جار جارە بە پەنجەکانی نەرمە گوشینێک دەیگوشی، ئەوجا کە کلیشە دارەکانی لە دەوری شکستەکە و لە سەر پەڕۆکان دانا و جوان جوان ڕێک بەستای. ئەوانی ژوورەکە هەموو چاویان لە دەستی بڕی بوو، یەکێکیان خۆی بۆ نەگیرا و هەڵی دایە وتی، دۆم بێ و کڵاش بۆ خۆی بکا! پێشتر منیش ئەم قسەیەم بە خەیاڵدا هاتبوو، گرژیمەوە، باوکم ڕووی تێکرد و وتی، هەر ساڵێکی تەمەن ڕۆژێکی بۆ دانێ تا یەکدی دەگرتەوە. ئەم قسەشیانم زۆر لە وەستای خۆ بیستبوو. گەلێ جار بەردەستیت دەکرد وەلێ هەتا باوکت ئامادە بوایە تۆ کاری بەیتاڵیت نەدەکرد. تا وەستا حازر بیت شاگرد جێگەی نییە. بۆ تۆش کە هەر خۆتی و کەسێ نیە یارمەتیت بدا دەبێ هەروابێ بزنەکە تێت ڕادەما و گوێکانی دەلەقان پێ دەچوو ڕەزامەندی خۆیت پیشان بدا دەرچی تورەگەکەت واڵا کرد و نانێکت لێ دەرێنا و بە بۆ چوونی خۆت داد نابوو کە ئێستا نوێژی نیوەڕۆ بێ برسێتیشت لەبیر نەمابوو یان نەپرژابوویتە سەر ئەوەی بیر لە برسێتی و خواردن بکەیتەوە. ئا دوایی بە شیری بزنە شامی نانەکەدا نانەکەت کردە دوو کەرت و نیوەت خستە ناو تورەگەکە و نیوەکەی تریشت ورد کرد و لە پێش بزنەکەت ڕوو کرد دەستە شکاوەکەت گرت کاری لەکەش بەدە ورتانەوە لە خۆی هەڵدەدا و جار جارەش خۆی لە گوانی دایکی نزیک دەکردەوە پێدەچوو بیر لە ژەمی نیوەڕۆکەی خۆی بکاتەوە دەستێکت لە خوار ئەژنۆی و سەرووی شکاوییەکە گرت بە دەستەکەی تریش خوار شکاوییەکەت گرت. دەستەکانت پێچەوانەی یەکتر ڕاکێشا. دەتویست بەم ڕاکێشانە ئێسکە شکاوەکە بگەڕێنیتەوە دەم یەکتری و ترازانەکە نەهێڵیت. کەیفت بە خۆت دەهات. گوتت، بریا باوکم چاوی لێم دەبوو. چۆن بەیتاڵێکم. دەستی سەرەوەیانت بەردە، بە شوێن شکاوەکەت داهێنە، لە بن دەست و پەنجەکانت زانی نەچۆتەوە جێگەی خۆی، پێویستی بە ڕاکێشانی زیاتر هەیە. بە لەخۆڕازیبوونێکەوە لە پێشە خۆت گوتت، دەتوانم شکستی ئادەمیزادیش بگرمەوە. نەیەڵم سەقەت بێ. پێش ئەوەی دەست لە شوێنەکەی جاران توند کەی، دەستت بە نێو هەر دوو چاویدا هێنا، وەکوو بتەوێ دڵنیای بکەیتەوە و نیشانەی لەخۆڕازیبوونیش بوو، قاچت ڕاکێشایەوە و خۆت بە خۆتت وت، کەمێکیکەش کەمێکیکەش ئەمەد بە دەنگێکی ئاشکراوە وت سەیری ناو چاوی بزنەکەت کرد دەست بە شوێنی شکاوەکەدا هێنایەوە و لێ ڕازی بووی بەیتاڵ بۆ ئەوەی شکستەکەی لە دەست سەقەت نەبێ نابێ بەزەوی بە بەردەستەکەی بێتەوە بە دەستی ڕاست هەردوو جەمسەری شکاوەکە تونگرت خۆت بۆ گوانی بزنەکە درێژ کرد گوانی سەرەوەیت پڕ بە دەم گرت و مژیت ناو دەمت پڕ لە شیر کرد ئەتەمەکانی تامکردن تامی شیرێکی چەور و خۆشی گەیشتی لەو دەماندا بیرت بۆ ئەو سەردەمانە گەڕایەوە کە یەکەم جار گۆی بەمچی یارەکەت مژی دەستم برد بەمچی ڕاستەیم لەیخەی کراسەکەی دەرێنا گۆیەکی بچکۆڵەی مەیلە و سوور بازنەیەکی مەیلە و قاوەی و خەرمانەی بە دەوری گۆی مەمچیدا بوو کونی لێی ورد پێیەوە دیار بوو تووکە حەرامەیەکی مەیل عزات لە دەوری خەرمانەکە دیار بوو لەزەتێکی ئەوەندە خۆشم لی کرد دەمم پڕ بوو لە ئاو بۆنی سنگ و بەرەوەکی بۆنی لەش بۆنی خەناوکەی مێخەک و سمڵ و مەلحەم هێندەی ترمژینەکەی بەتام و خۆش کرد بوو تێرمژی و خستمەوە ژوورێ دەستم بردمەمکی چەپەیم گرت و گوشیم و ویستم بیهێنمەوە دەرێ و نازدار بە نەرمیەکەوە گوتی بە تەماح مەبە ئەمەیان بۆ ژوانی جارێکی کە دەمت هێنایە سەر شکستەکە و شوێنی پێستە دڕاوەکەت پێ جوان جوان چەور کرد و دەستت بۆ پێداهێنا مووەکەت ڕێک بە دەوری شوێنی شکاوەکە لول کرد پاشان تریشە دارەکانت دابش کردە سەر مووەکە و دەوری شوێنە شکاوەکەت پێگرت اینجا داوەکەت چەند جار بە دەور تریشەدارەکان و مووەکەدا سوڕاندەوە و لەسەرەوە بۆ بنەوە لە